بسم الله الرحمن الرحیم ئەم کاتە هەموو کاتێکتان شاد بینە بیسەرانی خۆشەویست خۆشحاڵین لە بەرنمەیەکی تری بەرنمەکانی چیرۆکی سەرکەوتن بە ئێوەی خۆشەویست شاد دەبینەوە. بەرنامی پێشوو یاخود زنجیری پێشومان تایبەت بوو بە پەروەردەی مناڵ و هوەری پەروەردەکردنی مناڵ هەندێک بابەتی سەتاییمان باس کرد لەسەر ناسینی چۆنێتی مناڵ پێناسەی مناڵ و هەروەها ئامانجمان لە ئەم بابەتە بابەتی پێناسی مناڵ و ئامان سەرچاوەکانی پەروەردەی مناڵ و ئامانجەکانی پەروەردەی مناڵ و تایبەتمەندیەکانی پەروەردەی مناڵ و هەروەها سیفەتەکانی پەروەردەی مناڵ ئەوانە کۆمەڵی بابەتی گشتگیر بوون کە پێکەوە باسمان کردن و ضرورە ئینسان ئەوە وەکو بەرکوڵێک وایە بۆ ئەوەی بچینە ناو جیهانی مناڵەوە چونکە مناڵ جیهانێکی ئاڵۆزە دەبێت تعاملی لەگەڵا بکەیت دەبێ بیناسی دەبێ وەکو ئەو زەمەەی لێبیت کە ئەو لەو تەمەنابی لەو حەزابی لەو ئارەزوابی لەو خۆشیابی لەو نازابی لەو سوکەڵێ لەو ڕووداوانە بی کە ئەو تێە دەژی ئێستا دێنە سەر بەشێکی تری بەرنمەی پێشومان کە تاوکەری هەمان بەرنمەیە کە ئەوش مناڵ چۆن گەشە دەکات بزانین چۆن نتوانین مناڵ گەشە جاریوە دایک و باوکی بەڕێز گیرەخوا بەدەست مناڵەکەیەوە ئەڵێ بەرز نابێ گەورە نابێن مەسەرە بوو مەقەڵەو نابێت وکەڵێ یعنی هەندێوا ئەزانێ هەندێ نەخۆشی ڕووی تێکردو و نەخۆشی وای لێکردووە کە نەتوانێ بەرەو پێش بڕە بۆیە هەموو قۆناغەکانی تەمەن پێویستیان بە گەشەکردن هەیە و گەشەی مناڵیش بە تایبەتی لە بیدایەتی تەمەنیا گەشەیەکی سەریعی هەمەلایەنە دەبێت بۆ ئەوەی بزانین چۆن مناڵ گەشە دەکات دەبێ ڕەچاوی ئەم خاڵانە بکەین لە دوو ساڵی یەکەمی تەمەنی مناڵا گەشەکردنی هەست و جوڵەکانە بێت واتە حرەکاتی زۆر زۆرە بێ لەگەڵ هەستەکانی لەگەڵ حواسەکانی بۆ یەک کە دەبینی بە حساسە سەیری هەموو شتەکان دەکا سەیری دایکەکە تعامل لەگەڵ خواردن ئەکات، تەعامول لەگەڵ نازی دایک و باوک ئەکات، تەعامول لەگەڵ ماچکردنی خاڵ و مام و ئامۆزاکان ئەکات، تەعامول لەگەڵ ئەوانە بە شێوازێکە کە بەرە بەرە لەوە تێدەگا کە چۆن تەعاملی دروستکەوە هەوڵ ئەدا جوڵەی زیاترە بێ ئەبینی بەدار و بەرد و دیوارە هەڵەزنێ بۆیە ئەوە قۆناغی یەکەمی گەشەکردنێتی قۆناغێکی ترمان هەیە کە قۆناغی لە سێ ساڵی تا حە ساڵی کە کەشەکردنی یاخود گەشە سندنی لایەنی زیرەکی مناڵە. زۆر لە زانایان لەسەر ئەوە کۆکن کە شخصێتی مرۆڤ تا پێ ساڵ تەکوی نەبێ واتە لە پێ ساڵە هەموو شخصیاتی ئەو مرۆڤە حەز و ئارەزۆەکانی چاکبوونی باشبوونی یعنی کۆمەڵێ هۆکاری ڕفتاری کۆمەڵێ هەیە هۆکاری دەرونی هەمووی کاریگەری ئەبێ لەسەر تەکوینی ئەو ئینسانە و ئەبێتە هۆی ئەوەی کە تۆ دەتانی لە تەمەنی پێ ساڵیا دیاری بکەیت کە ئەم مناڵە مناڵێکی گۆشەگیرە یاخود مناڵێکی لاسارە یاخو مناڵێکی وەکەڵێ مناڵێکی کراوەی یا کەسایەتەکە یا مناڵێکی پارێزگارە یا مناڵێکی ئاسانکارە یا مناڵێکی حاسمە بۆ یاگە تێبینیم کە لەگەڵم وەزعا لە ساڵ لە سێم ساڵە ئەبێتە هۆی گەشەکردنی مێشکی واتە لە سێ تا حە ساڵ وردە وردە گەشەی مێشکی دەست پێکات لەگەڵ هەندێ گەشەی ترا کە ئێستا باس یەکەین واتە زیرەکی زیادەکە هەستی زیادەکە جوڵەی زیادەکە و تەعاملکردنی لەگەڵ شتەکانە وەکو ئەوە بێ وردە وردە وای لێ دێت شتەکان بناسێ لە ئەو ناسینەوە خەزنەکە لە مشکی خۆیان و حتا هەندێ وشە لە یەکەم جارە فێرە بێ و فێربوونی ئەو زیرەکیانەی کە لە قۆناغەکانی مەسەلە ژمارایە حتا لە قۆناغ نەناسینی خەڵکەکانە ناسینی باوکودایک و یعنی برا و خوشک و ئامۆزا و ئەوانە هەمووی دەست پێەکە لە قۆناغی هەشت بۆ دوانزە گەشەکردنی زیرەکی و کردداری لەگەڵ تەجروبە واتە هەردووکیان تەرتیب هەردووکیان گەشە دەکەن هەم لایەنی زیرەکی کردداری کە بە عملی یۆکو تەجروبە وەریەگرێ هەم لایەنی ئۆکەڵە پسپۆڕی کەوەری ئەگرێ مححاولە ئەەکە تعاملی لەگەڵا کاوە گەشەکردێکی خێرا بەخۆیوە دەبینی لە قۆناغی سیانزە بەرەو سەر ئەبێتە هۆی گەشەکردنی تەنها لایەنی کردداری لایەنی کردداری زیرەکی واتە تەنها زیرەکی زیاتر گەشاکە لەگەڵ دەست و پەنج و قاچەکانی کە لە وەکووتمان لە قۆناغی پێش مناڵیا ئاف و پێش پێ ساڵیا وردەوردە تەکوینی شخصیتەکە پاشان لە قۆناغەکانی تررا دەست و قاچ و ئەبینی کۆمەڵێ ئەعزای جسمی کۆمەڵە پارچەکانی جسمی ئەبێتە هۆی چی ئەبێتە هۆی زیادکردن و هەندێکیان هەر لە شوێنی خۆیان دەمێنەوە حدیث پێ حدیثی پێ سەسەلم هەیە کە دەفەرمێ دەربارەی تەعاملکردن لەگەڵ مناڵە کە پێوتێ قۆناغەکانی هەڵسوکەوتی هەڵسوکەوت لەگەڵ مناڵە یەکەم یەکەم لایەن یاخود یەکەم قۆناغ کە پێ سەسەند دیاری دەکا بۆمان کە چۆن تعامل لەگەڵا لەگەڵ مناڵەکەن چۆن ئێمە کە زانیمان چۆن گەشە دەکا بەپی ئەو قۆناغی کۆی تعاملی لەگەڵاکەی پێ فەرمی لاعب و سەبعەن واتە قۆناغی ئازادی و یاریکردنێتی ئەم قۆناغە چونکە بۆ لەم قۆناغە محاولە ئەکا هەرچی شتەکانە فێر بێ، هەرچی شتەکانە وەکەڵێ بە ئارزووی خۆی بیکا، بۆیە قۆناغیەکی ئازادی ڕەهایە بۆ ئەم مناڵە، دەبینی پەنجەرە دەشکێنێ دەبینی لەوانەیە لەوانەیە مەسەلە بۆ نموونە پەرداغ بشکێنێ دەبینی لەوانەیە مەسە کتێب بدڕێنێ لەوانەیە مۆبایل مەسەلا دەستکاری بکە عنی بە ئارزووی خۆی ئەبێتە هۆی چی قۆناغێکە لە قۆناغەکانی ئازادی ئەوە یاریکردن بە بەردەوامی ئەم مناڵە لە یاریکردە فێری یاری بکە، فێری یارییەکی ئامانجداری بکە، فێری یارییەکی بکە کە نەبێتە هۆی زیان بۆ خەڵکانیی تر، فێری یارییەکی بکە کە نەبێتە هۆی زیان بۆ کۆمەڵگا، فێری یارییەکی بکە کە ئەو پسپۆڕەکەی تیا وەرگرێ وەکو شارەزایی تیابێ و ببێتە هۆی گەشەکردنی لایەنی عقلی و لەلایەنی کرداری و لایەنی تەجروبەوە، بۆیە ئەمە قۆناغی یەکەمێتی. پاشان قۆناغێکی ترمان هەیە کە قۆناغی دوای حە ساڵی بۆ چواردە ساڵ کە پێ فەرمی ئەدیب و سەبعان واتە لەم قۆناغا ڕەوشت و پەروەردەی فێرەکەیت لەم قۆناغا قۆناغی چونکەمە قۆناغی هەرزەکاری پێوترێ یعنی نیوەی هەرزەکاریە لەم قۆناغا مناڵ هەست بە نابەبوونەکە لەم قۆناغە مناڵ هەست دەکا خۆی بۆ خۆی سەربەخۆ بێ، مناڵ هەست دەکا لەم حاڵەتە خۆی بدۆزێتەوە، هەست دەکا کە ئەمیش، چونکە قەفزەیەکی یاوە، بازێکی یاوە لە قۆناغی مناڵیەوە بۆ قۆناغی هەرزەکاری، واتە هەموو تەعامولەکان و مەفاهیمەکان و زاراوەکان لە لای مناڵ ئەگۆڕێ، بۆیە لەم قۆناغە پێویستە دایک و باوکی بەڕێز ڕەوشتی فێر کەن، پەروەردەی فێر کەن، بەڵام بەو شێوازەی لەگەڵ خۆیان دەگونجێ و ئێمەش لە کۆتایەکەیا، کەسایەتیە، مناڵ هەتا نۆ ساڵ کەسایەتیەکی کراوەی هەیە واتە بە بەردەوامی لە حەرەکایە، بە بەردەوامی لە جوڵایە، بە بەردەوامی لە هەڵسوکەوتی، لەوانەیە نامۆش بێت لەلای تۆ، بەڵام لە قۆناغی دە بەرەو سەر هەتا هەژدە ساڵ مناڵەکەوێتە قۆناغێک کە پێوتێ قۆناغی پارێزگار، بۆیە هەمیشە حەزەرەکا لە قسەکردنە، بۆیە هەمیشە دەیبینی نایە لەگەڵتا بۆ مەجلیسەکان، نایە بۆ سەردانەکان، نایە بۆ کۆمەڵە حاڵەت، دێتە پێشەوە کە یعنی سەردانی خەڵکیە لەوانەی میوانتان بێ لەوانێ بچن بە میوانی لەوانەی خەڵ داوتکەن ئەبینی ئەو مناڵەتان لە ناو هەمویانە وەکۆڵێ نیمچە گۆشەگیرێکی لێبێ ڕاستەکە ئێمە دەبێت جیاوازی لەوان گۆشەگیر لەگەڵ کەسایەتی پارێزگارە بکەین گۆشەگیری نەخۆشیە دەبێ بیبمە لای نەخۆشیێکی نفس دکتۆرێکی نەفسانی چارەسەری بکە بەڵام کەسی پارێزگار کەسایەتێکی تەبیعیە خویەکە وەری ئەگرێ تەبیعەتێکە وەری ئەگرێ کەسایەتیەکە لە جۆرەکە لە جۆرەکانی کەسایەتی کەواتە قۆناغی دووەممان هەیە کە بەپی حەدیسەکەی پیاغەڵ سەسەنم کە تعاملی لەگەڵاکەی قۆناغی هەڵسوکەوتە وتمان قۆناغی ڕەوشت و پەروەردەیە واتە لە حوت قۆناغ تا حەوت قۆناغی ئازادیە بۆ مناڵەکە کە بە ئارەزووی خۆی بجوڵێتەوە و یاری کردنە لەگەڵ یا فێرکردنی یاریە قۆناغی دۆمان قۆناغی ڕەوشت و پەروەردەیە کە پێویستە ئێمە مەفاهیمی پەروەەردە چەمکەکانی پەروەەردە لە ناو خێزانە و لە ناو کۆمەلگا و کەڵە ژینگا و لە ناو قوتابخانەکانە و لە ناو کۆمەڵێ ڕەفی قوبرادرا کە دێتە پێشەوە چۆن تەعاملیان لەگەڵاکە پێویستە ئێمە ئەوانیان حتا چی خراپە چی باشە یەعنی مەفاهیمە چاکەکان، ڕەوشتە چاکەکان و ڕەوشتە خراپەکانی پێ بناسێنین بۆ ئەوەی چاکەکان برەو پێ بدات و ببێتە خوو تیایدا و ببێتە وردە وردە ئەو خووە وای بکات لێ بکات ببێ بە عیبادەت و خراپەکانیش وردە وردە وای لێ بکەین تەعدور کەوێتۆ لێی و نایانناسێت. خاڵی سێهەم کە ضرورە ئۆکەڵێ لە حەدیسەکەی پێ وەری ئەگرین ئەفەرمێ قۆناغی هاوڕێتی و دۆستایەتی صاحب و سەعان واتە لە قۆناغی چواردە هەتاوەکو بیست و یەک مناڵ دەبێت تۆ وەکو ڕفیق تعاملی لەگەڵا بکەیت ڕفیقە چۆن نەهێنەکانی بۆ ڕفیقەکەی باسەکە سیقە و متمانەی لە نێوانا دروست بووە، تۆیش دەبێ چی بکەی؟ دەبێ محاولە بکەی لەم قۆناغە لەگەڵ ڕەفیقەکە، لەگەڵ کوڕەکەتا، لەگەڵ کچەکەتا، دایک بۆ کچ و کوڕش بۆ باوک بە هەمان شێوە تەعامولێکی ڕێک و پێک، تەعامولێکی هاوڕێیەتی، تەعامولێکی دۆستایەتی، تەعامولێک بێ نزیک بێ لەوەی کە یەعنی و نەک وەکوو باوک و کوڕ وابن یاخود دایک و کچ وابن، بەڵکوو وەکوو دوو ڕەفیقی هاوتەمەن وابن. وەکو وەکو دوو ڕەفیقی هاوتەمەن وابن بۆیە دەکرێ ئێمە لەم قۆناغا لەم قۆناغا قۆناغی هاوڕێتی و دۆستایەتی دەبێ ئێمە محاولەکەین بە پێی حەدیسەکەی پێ سەلم کە وکتمان قۆناغی هەڵسو کەوتە چۆن تعامل لەگەڵ مناڵا بکەین بۆیە دەکرێت لێرە قۆناغی ڕفقایەتی بێ و هەموو دۆستایەتەکانمان لەسەر ئەساسی ئەوە بێ کە ئێمە بۆ خۆمان تەعامول لەگەڵیانا بکەین و تەعامولێکی دۆستانە و هاوڕێیەتی بێ کە نەهێنیەکانیان لەلای ئێمە باس بکەن چونکە هەر کاتێ بووین بە خەزێنەی نەهێنیەکانیان ئەو کاتە کێشە و مەشاکیلەکانیشان زۆر ئاسان بۆ چارەسەر دەکەین و کەمتریش دەتوانین بکەوینە هەندێ کێشەوە چونکە لە یەکتری حاڵین و لە یەکتری تێدەگەین و نەهێنیەکانمان و کێشە و چارە حەتا کێشەکان هەندێک کێشە دەبێت چارەس دەبێ پرس بە مناڵەکە بکەی بۆ چارەسەرکردنی یا کێشەی ڕەفیقێکی هەیە کێفش کێشەی خوشکێکی هەیە تۆ دەبێ هەندێک جار مشاوەرەی پێ بکەیت چونکە ئەو لە عالەمی مناڵەکە ئەژی ئەو نزیکە لە بی ئەو ژینگە و بیری چیەوە بیری ئەو مناڵەوە بۆیە دەکرێ ئێمە لە کۆمەڵە کێشە و مەشاکلیشا لەم قۆناغانە پشت بە مناڵەکە بەسین پشت بە بیرۆکەی مناڵەکە بەسین و پشت بە تحلیل و تەفسیرکردنەکانی مناڵەکە بەسین لەسەر ئاساسیەوەی کە ئێمە تعاملێکی باش و دۆستایەتی لەگەڵا بکەین خاڵی کە چۆن یعنی دوای ئەوەی کە ئەوە ماباس کرد چۆن پەرودەی مناڵ دەست پێ بکەین چونکە ئێمە دەزانین هەموو دەست پێکردنیە ناڕەحەتە دەست پێکردن تۆ گەر بتەوێ خانوویە بکەیت لە بیدایەتەوە هەتاوەکو عرزەکە پەیدا دەکەی پاشان وەکەڵێ نەخشەی بۆ کێشی لەسەر نەخشەکە ڕێ ناکەویت حتا لەسەر ژوورەکان چۆن دایبنی چۆن داینێنەی کامیان ڕۆشنایی زۆتر بێ کامیان بی وەکەڵێ مەساحی ژوورەکە کەمتر بیانی ئەوانە هەمویان لەوانەیە کێشە بێ و بیدایەت بێ بۆیە هەندێ لە پسپۆڕانی بواری کارگێڕی قەنعاتیان وایە بەستۆ هەڵسای بۆ ئەنجامدانی کارێک واتە بسمیلات لێکرد ئەوە لە سەدا سید ئەنجام داوە واتە کەچی دەستت کرد بە ئیشەکە ئەوە دەبێتە لە سەدا حوت یەکەم خاڵ کە مهمە چۆن پەروەردەی مناڵ دەست پێ بکەین یەکەم خاڵ ئیشی تیا بکەین ئەوەیە کە سوودمەندبوون لە ژیانی پیاوچکان و هەڵکەوتەکانی بواری پەروەەردە ئێمەڵە کۆمەڵە کەسمان هەیە لەم ژیانە لە پێش خۆمانەوە لە ئەسنای ژیانی خۆمانە کە بارع بوون لە پەروەردەکردنی مناڵە و پیاوچاک بوون و توانیویانە ڕۆڵەکانیان بگەێ نەشڵەپۆپەی سەرکەوتن و هەڵکەوتوو بوون لە بواری پەروەەردە و توانیویانە گۆڕانکاری لە سلوکی ئەو مناڵانەی خۆیانە بکەن بەو شێوازەی کە کۆمەڵگا دەیە و دەتوانن کۆمەڵگا بگۆڕن بۆیە دەکرێ ئێمە سوود لە ژیانی پیاوچکان ببینین و ژیانیان بخوێنینەوە و حتا ژیانی ئەو کەسانش خوێنەوە کە سەرنەکەوتون لە بواری پەروەەردا بۆ ئێمە بۆ ئەوەی ئێمە هەڵەکانی ئەوان دووبارە نەکەینەوە خاڵی دووەم هەستکردن بە بەرپسیاتی بەرپسیارەتی و گرنگی پەروەەردە و هەوڵدان بۆ زیاتر شارەزابوون لە پەروەەردەی مناڵان پەروەەردە چەمکێکی بەرفراوانە پەروەەردە کە کاتی ئەڵین پەروەەردە پەروەەردەی ڕۆکە گرێت و هەتا پەروەەردەی وکەڵێ هەموو بوونەوەرەکانی تر کە لە سەر زەویا دەژین بۆیە دەبێ ئێمە وەکو دایک و باو وەکو خوشک و برا وەکو یعنی وەکو کەسای وەکو مرۆڤ ئەم پەروەەردەی مناڵ سیرکەین یاخود پەروەەردە سیرکەکە پەروەەردە هەموو کەسێ ناتوانێت پەروەەردەکار بێت هەموو کەسێ ناتوانێت بکەڵێ وەک سەرکەوتوو بێ لە بواری پەروەردا بۆیە دەکرێت ئێمە هەوڵی شارەزا بوون دەین و خۆشمان بە بەرپرس زانین یعنی کاتی پیاڵسەفەنە کلکم ڕاعین و کلکم مەسئولن عن ڕعەتی ئێمە لە بەردەستمانە ئەگەر مامەسابین کۆمەڵە تەلەبە هەیە ئەگەر دایک و باوک بین کۆمەڵێ مناڵمان لە بەردەستایە ئەگەر خوشک و برابین هەر کۆمەڵێ مناڵمان لە بەردەستایە و کۆمەڵە ڕفیق و برادەرمان لە بەردەستایە کە دەبێت ئێمە چی ئێمە پەروەردەیانکەین بۆیە شارەزابوون لە بوارەکانی پەروەردا لە کونوکەلەبەرەکانی پەروەردا لە ژیانی کەڵە پیاوانە لە حتا لە کەڵێ لە پێشکەوتنە تازەکانی بواری پەروەردا پێویستە ئێمە شارەزابین و بتوانین بە تایبەتی تر لە پەروەردەی مناڵان زۆر زۆر شارەزابین بۆ ئەوەی تایدا بزانین چۆن دەستکەین بە پەروەردەی مناڵەکانمان خاڵی سێهم پابندون بە ئاین و یاساکانەوە لە هەموو بارێکدا هەر کەسێک دەیەوێ مناڵەکەی ڕابێنێ لەسەر ئایین، لەسەر یاسا، لەسەر عادات و تەقالیدی چاک، لەسەر بەها بەرزەکان دەبێ لە پێشەوە خۆی تێیا مەوجود بێ، چونکە ئەوەندەی عەمەل تەئسیری هەیە لەسەر بەرامبەرەکانمان نیو ئەوەندە قسە تەئسیری نییە، چونکە قسە هەموو کەسێ پێی دەوێرێ، قسە لە هەموو بوارەکانا هەموو کەس پێی دەوێرێ، بۆنمونە یانی ئێمە هەموومان کاتێ خوای گەورە دەفەرمێ لیمە تەقولونە مالا تەفعلون کاتێ من بە مناڵەکەم دەڵێم درۆمەکە کاتێ بە مناڵەکەم دەڵێم مەسەلە بۆ منە زیان بۆ دراوسەکە باش بە کاتێ بە مناڵەکە دەڵێم لەگەڵ مامەسا باش بە ئەگەر خۆم لەگەڵ مامەسا چاک نەبم ئەگەر خۆم لەگەڵ دراوسەکە باش نەبم ئەگەر خۆم لەگەڵ دایک و باوکە مەسەلە چاک نەبم بە هەمان شێ قسم تەسیری نابێت لەسەر مناڵەکانم و قسم تەسیری نابێت لەسەر تەلەبەکانم لە قوتابخانە بۆیە دەکرێم یەکەم کەس کە خۆم بۆیە تەلەبەکە ئەڵێ ئەگەر ڕاست ئەگەر چاک بوایە ئەوە جەنابت ناڕۆشتی کەواتە ئێمە دەبێ کاتێک کە ئیشێک دەکەین پێویستە بە عملی ئەنجامی بدەین و پابندین بە یاساکانەوە لە هەموو بوار و کارێکدانە چونکە ئەسڵمان ئەوەیە خاڵێکی تر خاڵی چوارهەممان پێشەنگبوونی باوک بە کردداری پێش قسە واتە ئێمە کاتێک کە دەڵێن زیادە مەسرەفی مەکە دەبێ خۆم لە پێشەوە و زیادە مەسرەفێ نەکەم کاتێک کە دەڵێم بە مناڵەکە ڕزیل مەبە دەبێ خۆم لە پێشەوە ڕزیل نەبم کاتێک کە بە مناڵەکە دەڵێم با زمانت پیس نەبێت جوێنی خراپ نەدەی بە خەڵکو و دراوسێ و مناڵەکان یعنی ئەڵێن بە شاری بنبرد یعنی یەکێکە لە شاعرە گەورەکانی سەردەمی عباسی ئەڵێن یعنی ئەوەندە وڵین زانا بۆ یاخود ئەوەنە توانای هەبووە لە دە ساڵیا توانیویەتی هەجوی خەڵکات بۆیە دێن بۆ لای باوکی ئەڵێن ئەوە گیرمان خواردەوە بەدەست مناڵەکەتەوە بناڵ تەبەن ئەمیش کوێر بووە هەردوو چاوی کوێر بووە ئەڵێ ئەوە گیرمان خواردەوە بەدەست مناڵەکەتەوە یعنی کە دێتەوە بە شار دێتەوە باوکی لێدا ئەڵێ باوکەم جارە کە هاتنەوە پێیان بڵێ پێیان بڵێ خوای گەورە نافەرمێ لەیسا عەلە الأعما حەرج ئێوە بڵێ بڵێ خوا فەرمێ ئەگەر کەسێ کوێربێ هیچی لەسەر نییە کەواتە ئەم جارە هات ویان پێ بڵێ بۆ یەکە کاتی ئەمەیان پێڵە ئەوان ژەڵە وڵاف تێگەیشتنی باوکەکە خراپتر هەتاوەکو هەجووی کوڕەکە بۆیە دەکرێ ئێمە لە پێش هەموو شتێکە ئەوەی کە دەمانەیە بە عملی ئەنجامی بدەین ئینجا بیکەین بە ئۆکەڵە قسە چونکە ئەوەندە کاری ئەوەندە کاریگەری کردار هەیە لەسەر مناڵ یاخود لەسەر کەسی بەرامبەر کە تۆ قسەی بۆکەی و ئامۆژگاری بۆک ئامۆژگاری ئەەکەی ئەوەندە قسە تەسیری نییە خاڵی پێنجم بەکارهێنانی هۆکارەکانی وەک یعنی ئەو هۆکارانی کە ضرورە عملیە ناحێ عملیە مەسەلە بردننی بۆ مزگەوت لە کاتی بەخشین و چاکەکردە هاوکاری کەی مەسەلە بۆ منە پێی بڵێ ئەو بەخشە یاخود خۆت پارەکەی بێتێ بڕای ببەخشێ سوودمەند بوون لە ڕووداوەکان هەندێک جار مەسەلە بۆ نمونە جەژن دێتە پێشەوە غەزای ئەحد دێتە غەزای مەسەل بەدر دێتە پێشەوە دابەزینی وەحی دێتە پێشەوە ئەمانە کۆمەڵە ڕووداون کۆمەڵە ڕووداوی ترکە لەم زەمەنا ڕوودەدەن بۆیە دەکرێت دایک و باوک ئیسفادە لەم بۆنانە بکەن بۆ ناساندنی چەمکێک لە مێژووی چاکی مسوڵمانان بە مناڵەکەی بۆ ئەوەی پەروەردەیەکی دروست و چاک بێ و بیقۆزێتەوە بۆ ئەوەی ئامۆژگاری بکات خاڵی شەشەم بۆ ئەوەی بزانین چۆن پەروەردەی مناڵ دەست پێ بکەین هەوڵدان بۆ پێگەیاندنی مرۆڤێکی چاک ئامانجمان پێگەیاندنی مرۆڤێ ئامانجمان پێگەیاندنی مرۆڤێک بێ کە سوودبەخش بێ بۆ کۆمەلگا واتە ببێتە هۆی گۆڕینی سلوکی خەڵکی تر نەکەر بۆ خۆی ناکرێ ئێمە کەسێ پەروەردەکەین تەنها بۆ خۆی بژی بەڵکو دەبێ بۆ کێ بژی دەبێ بۆ کۆمەلگاوە دەبێ بۆ گۆڕانکاری لە کۆمەلگاوە چاکەکردن لەگەڵ خەڵدا بژی خاڵی حوتەم هاوڕابوونی دایک و باوک و دەمەقاڵێنەکردن بە بەرچاویانەوە بۆ یەکێک لە خاڵە گرنگەکان کە ضرورە دایک و باوک ڕەچاوی بکەن کاتی تۆ دەبین جاری وا هەیە تەلەبەت دێ بۆ مەکتب ئەبینی ناوچاوی هێشتا فرمێسکی پێوەیە کە پرسیاری لەکەی سێرەکەی ئەڵێ لەوانێ دایک و بابێت دایک و باوکیان جاو بێتەوە یاخود دایک و باوکیان لەک وکڵە عاجز بوون یا مەسەلە بۆ منە تەسیری ناحەی دەرونی کێشەی دایک و باوک بەسەر و دەموچوە دیارە بۆیە دەبینی لەوانەیە ئینتحانی بێتەوە سعی نەکردێ لەوانەیە مەسەر کۆمەڵە مەشاکیلی تر هەیەکە ضرورە بۆیە دەکرێ هاوڕابین ئێمە دایک و باوک بە تایبەتی هاوڕابن لەسەر ئەو بابەتانەی کە تایبەتە بە مناڵ یعنی ئەکرێت لە چوونمان بۆ ماڵێک لەگەڵ دایک لەگەڵ خێزان و خوشک و دایکەکانمانە هاوڕانەبین ئەکرێ بەڵام لە پێگەیاندنی مناڵ لە تەعاملکردن لەگەڵ مناڵ لەگەڵ هەڵسوکۆن لەگەڵ مناڵە دەبێت ئێمە محاولەکەین هاوڕابین یا علە لەقل تەریب بین پێکەوە بڕۆین و نەبش ئەگەر کێشە و مشکلێکشمان هەبوو بە بەرچاوی مناڵەوە چارەسەری نەکەین یاخود دەست پێ نەکەین خاڵی هەشتم کە ضرورە بزانین چۆن پەروەردەی مناڵ دەست پێ بکەین ئەوەیە زانینی پێداویستەکانی مناڵ هەموو کەسێکمان لە هەموو قۆناغەکە کۆمەڵە پێداویستی تایبەتیمان هەیە لە جلوبەرگ و خواردۆ بیگرە هەتاوەکو حەز و ئارەزوو یاریکردەکان کە هەمانە بۆیە ئەکرێ من حەزم لە تەلەڤزیۆن بێ بەس ناکرێ مناڵ حەزی لە تەلەڤزیۆن بێ ئەکرێ من حەزم لە ئەنتەرنێت بێ بەس ناکرێ مناڵ دانیشە بەدیار ئەنتەرنێتەوە بۆیە ئەم مناڵە دەبێ بزانی پێداویستیەکانی چییە حەزەکانی لە چیا کۆ ئەبێتەوە چی پێویستە بۆ ئەوەی تعاملی لەگەڵاکە بەو شێوازەی کە پەروەردەی تۆی لەگەڵا بێ نەک بەو شێوازەش بێ هەرچی حەزەکانێتی جاریان مناڵمان هەیە سیارەی پێ یاخود ماتۆڕی پێ دێ بۆ مەکتە سێرەکەی ماتۆڕێکی پێ لەو لاوە لەوانەیە سێ چوار مخالفەی کردوێن جاگەشێتە مەکتب یاخود مەسەلە بۆ نمونە دە جاری وایە بین چەقۆی پێ جاری وایە دەبینی باشترین مۆبایلی پێ جاری وایە دەبینی زۆرترین پارەی پێ ئابەم حاڵەتانە ناتۆ پارەکە بکەیتە بەردەستی بڵێ بڕۆ بە ئارەزی خۆت هەرچی دوێست بیکە دوای سێرێکە چونکە حەزی مرۆڤ بێپایانە حەفزی مرۆڤ ئەوکەڵێ ئەو پەڕی نییە بۆیە ئەگەر بێ عەقڵە پڕی یەک ژوور پارەی پێ بێ هەر مرۆڤێ بگە نەک یانی هەر تایبەت بێ بە مناڵ بۆیە لەوانەیە ئەگەر پێی بکرێ بە هەفتەیە هەمووی ئەوکەڵێ سەرف بکا بەڵام مهم ئەوەی ئێمە مناڵ وا لێ بکەینە خۆمان بۆ خۆمان بزانین احتیاجاتی چییە و لەسەر ئەساسی احتیاجاتی تەعاملی لەگەڵا بکەین و بتوانین ها هاوکاری بکەین خاڵێکی کە کە ضرورە بیزانین لە چۆن چۆن پەروەردەی مناڵ دەست پێ بکەین خاڵی نۆیەم و کۆتاییە کە هەوڵدان بۆ زانین و شارەزابوون لە حاڵەتی هەڵچوونی مناڵەکان مناڵەکان و دیاریکردنی هۆکارەکەش ئێمە ئەزانین بۆ هەموو کارێک کاردانەوەیەک هەیە بۆ هەموو وەکو قاعدە فیزیایەکە دەڵێت لە کولی فعلی ڕەد فعل واتە بۆ هەموو کارێک کاردانەوەیە مناڵ کاتێک کە هەڵدەچێ ئێمە دوشتمان هەیە پاڵنەرمان هەیە لەگەڵ دافعمان هەیە لەگەڵ پاڵنەرەکان یاخود ئەسبابەکان بۆیە هەردووکیان دەبێ بزانین کاتێک کە زانیمان چونکە بۆ کاتێک کە ئێمە نەخۆشی نەچین وە لای دکتۆرەکە ئەگەر هات و ئێمە نەخۆشەکەمان بەباشی بەیان کرد و ئاشکرامان کرد و زانیمان بۆچی نەخۆشی وە لەسەر ئەساسی نەخۆشە شوێنی نەخۆشەکەمان دیاری کرد ئەو کارە چارەسەر زۆر ئاسانە بێت چارەسەر لەوانەیە دوو کەلیمە بێت چارەسەر لەوانەیە حتا لەوانەیە ناحەی مەسەلە بۆن پارێزگاریکردن بێت لە کۆمەڵە هۆکار کە بوونەتە هۆی نەخۆشەکە بۆیە دەبێ ئێمە بزانین مناڵ کە کاتێ تووڕە دەبێ هۆکارەکەی چییە یعنی دیاریکردنی هۆکارەکە بەشەکە لە عیلاج ئێمە ئەگەر تێبینی بکەین ئەم حاڵەتانی کە لە مناڵا ڕۆدا تۆ سەیری کە جارێ مناڵە کرد ینی زۆر جار لە مەکتتەبەکانە ئەبینین لە ناو بیست تەلەبا سیرەکەی مناڵێکیان تااقەتی تعاملی نییە مناڵێکیان مەسەلە بۆن منە تێکەڵی خەڵ ناکە مناڵێکیان ناچێشت بکڕە مناڵێکیان لەوانەیە دەرس بەرز دەکاتەوە جاروێ زیرەکیشە بەڵام ناتوانێت چی بکە ناتوانێ ئەوە کەڵێ ئەنجامی ئیشەکانی وکەڵێ بەو شازە بێت کە دڵخۆشکەر بێ بۆیە ئێمە لەم قۆناغا ئێمە هەموو مانەزانین دایک و باوک سەرچاوی یەکەمی دروستکردنی مناڵن و دایک و باوک سەرچاوی یەکەمی ڕوخاندنی مناڵن کەواتە قێزان قوتابخانەی یەکەمە کە مادەم قوتابخانەی یەکەمە دەبێ هۆکارەکانی هەڵچوونەکان تووڕەبوونەکان مەسەلە بووم لە ڕزیلیەکەی تۆ بەسە ترسانەکە جاروە مناڵ لە حادیسەیەک چونکە بۆ هەندێک حادیسە هەیە بە بەردەوامی ئەمێنێت تۆ لە مێشکی مرۆڤەکانە بۆ نمونە لە شەوێکات تەقەیەکە بێت ئەم مناڵە تەئسیری نەفسی لەسەریە بۆیە هەتاوەکو لەوانەیە مودەتێکی زۆر زۆریش هەتا گەورەش دەبێ ئەم مناڵە هەرچی تەقێگات وازدەن تە ئەو تەقێک کاتی خۆی ڕویاو یاخود مەسە تووشی حادیسەی دامێکە بێ یاخود مەسە لە بۆ نمونە تووشی لێدانەکە بێت لەلایەن مامەساوە یا لەلایەن دایک و باوکە یا لەلایەن ڕەفیقێکەوە بۆیە ئەم هەوڵ بۆیە پێویستە ئێمە هەوڵ بدەین و شارەزا بین لە حاڵەتی هەڵچوونی مناڵەکان و حاڵەتە جیاوازەکانی تریش کە کاتێ مەسەن مناڵەگە بینی پارەی دائیمەن پارەی زۆر پێ ئێ باشە باوکیش دەزانێت کە ڕۆژانە بۆنمونە ئەگەر ئەگەر بیداتێ هزار دینارەداتێ نابێ باوک بڕۆن بپرسنەوە بڵێن ئەم مناڵەمان باشە ڕۆژانە مەسەلە بۆنمونە پێنج هەزاری پێنج هەزار سەرفەکە لەولاوە شەش هەزار سەرفەکە هاوکاری ڕەفقەکانیەکە نابێ دایک و پرسنە لەوەی کە ئایا ئەم پارە لە کێوە هاتووە کەواتە دیاریکردنی وەکەڵ حاڵەتەکانی مناڵ زانینی حاڵەتەکانی مناڵ ئەبێتە هۆی دیاریکردنی هۆکارەکەی و ئەو هۆکارانە کە ضرورە ئێمە ئیشی لەسەر بکەین کەواتە ئێمە وەکەڵێ ئەوەی کە ضرورە وەکەڵێ ئیشی لەسەر بکەین و زۆر زۆر باش بێ یعنی وەکەڵێ ببێتە شتێکی گەورە و باش بۆمان کە چۆن تعامل لەگەڵ مناڵا بکەین و چۆن بتوانین گۆڕانکاری لە سلوکی مناڵاکەین چۆن پەروەردەی مناڵ دەست پێ بکەین ئەوە لە ژیانی پێغەمبەر و لە ژیانی پیاوچاکان چونکە بەڕاستی تەعاملەکانی پێغەمبەر صلی الله لەگەڵ مناڵانە و لەگەڵ ئاستە جیاوازەکانە هەمووی پند و ئامۆژگارین و قوتابخانن بۆ ئەوەی ئێمە بتوانین تەرتیبی بۆکەڵێ ئیستفادەی لێ بکەین و بتوانین وای لێ بکەینە کە باشترین و چاکترین ڕێباز هەڵبژێرین بە تایبەتی ئەگەر ئێمە بتوانین ئێستا حاڵەتەکان و کەڵە سەردەمەکە سەردەمی عولەمەیە سەردەمێکە کە ئەگەر ئێمە وکەڵێ دەرگاکانیش بگرین پەنجەرەکانیش بگرین ئەوە ئەو لە ئەو پێشکەوتنەکە هەیە و ئێمەش بەرمانەکەوێت لە زیانەکانی و لە چاکەکانی بۆیە دەکرێت ئێمە بۆ ئەوەی لەگەڵ مناڵەکانمانە کەسانێکی باش دەرچین وە بزانین چۆن دەست ئەکەین لە چ شوێنێکەوە دەست ئەەکەین بە پەروەردەی مناڵ دەبێ گوێڕایەڵی یاخود زیاتر بخوێنینەوە و تەجروبەی خۆمانی تێکەڵکەین و تەجروبەی کەسانی دەوروبەری تێکەڵکەین بەڵام نابێت لە هەر کێشەیەکە کە دێتە پێشەوە مناڵ ئیهمالکەی و بیر مەسەلە بیر و بۆچوونەکانی و بیرۆکەکانی مناڵەکان ئەیمالکەین چونکە ئەمانە کار و کردەوەن وە ئەو کار و کردەوانە زۆر جار ڕێکەوتووە کە مناڵی وا هەبووە هەندێ ڕەئی هەبووە کە لەوانەیە لە ڕێی گەورەکان زۆر باشتر و چاکتر بووەوە گونجاوتر بووبێ بۆیە ئەوە قۆناغێکی تر بوو لە یاخود بابەتێکی تر بوو لە بابەتەکانی هوەری پەروەردەی مناڵ بەم شێوەیە حەڵلقەی ئەمڕۆشمان کۆتایی پێهات تاوەکو زنجیرەی داهاتوو لە هەر لە هەمان بابەت دەدوێن شاءڵا هوەری پەرودەکردنی ناڵ بەخوای گەورەتان ئەسپێرم خواتان لەگەڵ